قەومانێک هەن کە باسی تەوحید دەکەی ئەڵێی خوا بپەرستە بە تاک و تەنها کاکە لێوە باوەڕی بە پیاوچاک نییە ئەوە باوەڕی بە فلانە قەبر نییە ئەوە باوەڕی بە فلانە ئەولیا نییە ئەوانە گومڕان ئەوانە ئاوات فێڵن چۆ نەبێ ئەی تۆ نابێت داوا لەمەکە بکەیت و ئەمەکەیان بۆ کۆکە ڕەشە و ئەوەکەیان بۆ سەرێشە و ئەمەیان بۆ مناڵ و ئەوەیان شێت خاسەکە و ئەوەیان شفا ئەدا و ئەوەیان ڕسقەدا و